بسم اللە الرحمن الرحیم الحمد للە والصلاة والسلام علی رسول اللە وعلی آله وأصحابه ومن والاه بیسەرانی خۆشەویستم کاتەوە هەموو کاتێکتان شاد و کامەران بێ خۆشحاڵین کە لە بەرنمەیەکی تر لە زیینجرە بەرنمەکانی چیرۆکی سەرکەوتن بە ئێوە خۆشەویست دەگەینەوە بەرنمەی ئەم جارەمان تایبەتە بە مەرجەکانی خۆشگوزەرانی، واتە، تەنها پێنج بنەمای سەرەکی و پێنج قاعدەی سەرەکی و پێنج بنەمای ئاڵتونی دەردێنین لە چیرۆکێک کە پێکەوە گوێبیستیە بین بۆ ئەوەی بزانین چۆن ژیانمان لە خۆشی و بچێ بۆ خۆشتر و بۆ خۆشترین و بۆ ئامانجە بەدەستێنانی ئامانجەکانمان کە ئەویش لە چیرۆکی ئەسپێکەوە وەریەگرین هەموومان ئەزانین خەڵکە کوردەواریەکەی خۆمان و خەڵکەکانی کەش کە لەسەر زەراعەت و جوتیاری و گەنموجۆ و دانەوەڵە بەڕێوە ئەچێت کۆمەڵێ ئاژەڵ و حیوانات ڕاگیرەکەن بۆ ئەوی لەگەڵ ژیانیانە پێداویستی خۆیانی یاخود ئیشیان پێ بکەن یا پێداویستی ژیانی خۆیانی پێداوی بکەن لە یەکێک لە گوندەکاندا زارعێک هەبوو یاخود جوتیارێک هەبوو بیرێکی گەورە و قوڵی هەبوو و بیرێکی وشکی هەبوو بیرەکەی وشک ببوو لە هەمان کاتە ئەسپێکی هەبوو ئەو ئەسپە پیر ببوو بەڵام لە جارێ لە جارەکانە ئەسپەکە کەوتە ناو بیرەکەەوە واتە قوڵەکەی نەبینی و بیرەکەی نەبینی کەوتە ناو بیرەکەەوە بۆیە دەستی کرد بە هاوارکردن و لاڵانەوە و وە کەڵێ گریانی ڕۆحی خۆی چونکە هەر کەسێ بۆ خۆی بە شێوازە لە شێوازەکان گریانی هەیە لە مناڵیەوە بیگرە هەتاک و گەورەی هەموو قۆناغەکانی تری ژیان کەواتە هەموو کەسێک کە کاتی ئازاری پێگا ئەگەر ئازاری جستەی بیا ئازاری معنەوی بێ هەستەکەی کە بە ناوچویەوە یاخود بە دەموچوی یاخود بە هەموو شوێنەکانی یا بە هاوارکردن یا بە ناڵە ناڵکردن یاخود بە بکەڵێ دەربڕینی ئەو ئازارە ئازارەکەی دەڕبێت کەواتە ئەم ئەسپە کەوتە ناو بیرەکەەوە بیرەکەش وتمان بیرێکی قوڵی وشکە کە هیچ ئاویتیانە بۆ چەند سعاتێ ئەم یعنی ئەم ئەسپە لە شوێنی خۆیان مایەوە و هەر وەکەڵێ هاواری ئەکرد هەرۆکوەکڵێ داوای کەسێکێ کرد کە هاوکاری و کات و نەجاتی بێ لەم لەناو ئەم بیرە لەناو ئەم بیرە تاریکی قۆڵی وشکا بۆیە کاتێکە جوتیارەکە گەشتە سەر بیرەکە سیرەکە کاریسەی ڕویاوە کە ئەویش ئەسپەکەی کە چەند ساڵە خزمەتیەکە چەند ساڵە لەگەڵیان چەند ساڵە شەو نخونی لەگەڵا کێشاوە هەموو کار و کردەوەکانی بۆ ئەنجام داوە و هەموو پێداویستەکانی ڕۆژانەی خۆی لەمەوە بەدەست لێناوە و توانیەتی هەموو ئیشەکانی بۆ بکە بۆیە بیری کردەوە سێرەکەەوە گوتم کەوتۆتە ناو بیرەکە وە بیری کردەوە باشە چۆن بتوانێ ئەم ئەسپە هاوڕێیەکی بە وەفای خۆی بەدەست بێنێتەوە چۆن بتوانێ بێنێتە دەرەوە کە چەند ساڵە خزمەتی کردەوە گوتمان ئەم بیرۆکەیە زۆری نەخیان کە چۆن دەری بێنێتەوە بۆچی قەنەعەتی بەخۆی کرد کە ئەم ئەسپە ئەسپێکە تازە لە کار کەوتووە تازە وای لێ هاتۆ پێویستی نەماوە لە ژیانە پێویستی بوونی نەماوە و پیر بووە و پێویست ناکە بژی جارێ کە وە ئەوەندەی ناوێ خۆتی بۆ ماندووکەی پارە و تەکلیفی تیا خەسارکە یاخود بڵین تیا سەرفکەی بۆیە بیری کردەوە بەراوردێکی کردم قاڕەنەیەکی کرد لە نێوان کڕینی دانێ ئەسپێکی تازەی گەنج کە بتوانێ وەکە لە تازە پێگەیشتوو بتوانە کار و کردەوەکانی بە گوڕوتینێکی تر باشتر بە جێبەجەکە ئەرکەکانی جێبەجێبکە لەگەڵ ئەم ئەسپەی کە ئێستا کەوتۆتە ناو کەوتۆتە ناو ئەم بیرەوە بەرەو نەمانەچێ بۆیە کەوتە سەر ئەو قەناعەتەی کە کڕینی ئەسپێکی تازە کولفەکەی یەکسانە بە دەرهێنانی ئەم ئەسپە لە ناو ئەم بیرە، بۆیە بیری کردەوە بۆ ئەوەی بە یەک بەرد دوو چۆلەکە بکوژێ، بۆی بە یەک کەڵێک گوللە دوو نیشانە بپێکێ، بۆیە بیری کردەوە کە هەرچۆنێک بێ بیرەکە پڕ کاتەوە. کە بیرەکەش وشک بووە و پێ تازە بە کەڵک نایەوە عەرزی لێ داگیر کردووە و لە بە هەمان شێوە ئەسپەکەیش لە ناو بات. چونکە پڕ بە پڕکردنەوەی ئەسپەکە نامێنێتووە لەوانەیە مەسەلە بۆن و بەرامەی ئەگەر لە ناویش بچێت ئەو شوێنە کەڵێ پیس و پیسکات و ژینگەکەی پیسکا بۆیە بیری کردەوە کە پریکاتەوە ناچار هەموو ڕەفی قوبرادەرەکانی دۆستەکانی دراوسەکانی بان کرد بۆی هەمویان بێن هاوکاری بکەن هەموویان کۆبوونەوە هەمویان هاتن هاو بۆ هاوکاریکردنەوەی پڕکردنەوەی بیرەکە بەم شێوازە لە یەک کاتا دوو مشکیلە و دوو کێشە و چارەسەری حەلە کرد بۆ یەک خەڵکێکی ئێمە هەمیشە دەبێ بە قەنەعەت ماوا بێ بۆ هەموو کێشێمە ئەوەی لێوەرەگرین بۆ هەموو کێشێ چەندین چارەسەر هەیە بەڵام ئێمەی مرۆڤ دائیمەن بە دوای یەک چارەسەر ئەگەڕین دامەی دائیمەن بە دوای یەک چارەسەر ئەگەڕین کە چارەسەرێکی لە دەست چوە جاری وە هەیە وەکو کوردەواری خۆشمانەڵێ کاتێ خوای گەورە دەبرد بڵین دەرگایە گەگرێ هەزار دەرگا لێ دەکاتەوە بەڵام خەڵک وەکەڵێ مرۆڤ دائیمەن بە دوای یاخود چاوی لەسەر ئەو دەرگایە کە داخراوەلی بۆیە ئاخ و ئۆف و خەفەتەکانی بۆ فرسەتە لە دەستچوەکانە بۆیە لەم کاتا بیری کردەوە کە هەرچۆنێ بێ بتوانێت هەردوو کێشەکە حەلکە هەم نەجاتی بێوکەڵە ڕزگاری بێ لە بیرەکە و هەروەها ببێتە هۆی داپۆشین و لە دفنکردنی ئەسپەکەی بەم شێوازە هەموو ڕەفەکەکانی کۆکردەوە و هەرچی خۆڵ و خاشاکی ئەو سنوورە هەیە هەمووی کۆکردەوە بکاتە ناو بیرەکە و ئەمان لە بیدایەتۆ کە دەستیان پێکرد ئەسپەکە لە بیدایەتۆ ئەیزانی چی ڕۆدا دانیشت و کەڵێ ئەیزانی ئەمان ئەیانەوێ لە ناوی بەن لە ناو ئەم بیرە بەس وەک بە کورتی زیندە بە چاڵی بکەن بۆیە دەستی کرد بە هاوارکردن دەستی کرد بە گریان دەستی کرد بە کەڵێ بە سەوت بەرزکردنەوە بە شێوازێک کە دەلالەتی لە زەلیلی و لە ئازار و ئەشکەنجەبدا و داوای نەژدە و ڕزگارکردنە بەم شێوازە پاش مدەتێک پاش مدەتێک کە ئەوان خەریک بوون لە پڕکردنەوەی لە پڕ سەریان سوڕما سەڵتەکە نەما و هیچ دەنگێک نەما ئیتر وایان گوا گومانیان بکە ئەسپەکە لە ناو بیرەکە مردار بووە تۆ بۆ پاش مدەتێک سەیری خۆیان کە سەیری وەکەڵێ ئەم جوتیارە سەیری ناوەوەی کرد سیرەکە یعنی وەکەڵێ وەکو بکێشن بە تەوقە سەرەوە بوو سیرەکە ئەسپەکە مەژغوڵە بە خۆتەکاندنەوە هەر کاتی ئەمان خۆڵەکە هەڵەدەنە ناو بیرەکە ئەو وردە وردە ئەچێتە سەریان هەتاوەکو پلە پلە بە پلە بەرزە بێتەوە بۆیە ئەکری ئەمە ئیسفادە لەوە بکەین هەر کاتێک خەڵق قسەی پێوتین هەر کاتێک خەڵ ڕەخنەی لەگەڵتین هەڵکە هەر کاتێک خەڵک مەسەلا کێشە و مەشاکیلی بۆ دروستکەین هەر کاتێک خەڵق ڤەنی خراپیشی پێبردین هەر کاتێک خەڵق قسە و ناڕەحەتی پێوتین ئێمە وردە وردە بچین لەسەر ئەوانە بۆی قاعدەیەکی نەڵپیاڵێ هەر کاتێک خەڵق قسەی پێوتی و وەکەڵێ کۆسپیان خستە بەردەمت یاخود قسەی سلبیان پێ وتی قسە سلبیەکان لە کاغەزەکە بنووسە هەمووی بخەرە ژێر پێت چونکە هەتا قسەکان زۆرتر بێتەوە پەلە پلە بە پلە بەرزترە بیتەوە ئەم ئەسپەش کە دەیبینی لەناو لەناو بیرەکەیە وردە وردە خەڵک بەرەو پێشەوە ئەڕۆژ بەو شازە پلە پلە بەرز بۆ هەتاوەکو نزیک بووەوە لە کاتی سەرکەوتن و نزیک بووە لە پڕکردنەوەی بیرەکە هەتاوەکو کە پڕ بوویەوە بەو شێوازە پێنج وەکەڵێ یەک قەفزەیەکی بچووک یاخود بڵێ بازێکی بەسیتەوە هاتە دەرەوە کە ئەمە هەمومان ئەتوانی استفادەی لێ بکەین و بەم شێوازە لەوانەیە بۆ ینی ئێمە استفادە ئیسفادەی کامل وەکوتم پێنج بنەمای سەرەکی لێوەرەگین بۆچی لێوەرەکرین چونکە ئێمەش وەکو ئەسپەکە ئێمەش هاو ژیان کە ئێمەش ژیانمان هەیە وەکو ژیانی ئەسپەکە کۆمەڵێ ناڕەحەتی و قورسایی لەم کەونا ڕووی تێکردوین کۆمەڵێ ئەوکەڵێ هەموو چواردەوری یاوین اینجا دواتر پێویستە لە سەرمان بەو شێوازەی کە ئەسپەکە دانەمێنین وەکو ئەسپەکە کە مەسەبیری نەکردەوە دابنیشە بۆ یەک تازە لا حولەوەلا قوەیە و ئێمە پێویستە چی بکەین چاوەڕێ ئەوکە هەتاوە پڕە بێتەوە و خۆڵەکە خاخۆڵ و خاشاکەکە ئەمدا پۆشە و گیانی لە دەسەرچێ چاوەڕێی ئەوەی نەکرد بیرۆکە سلبیەکەی خاوەنەکەی زاڵ بێ بەسەریا کە چەند ساڵە خزمەتی کرد بەڵکو هات بەکەڵێ بە دوای چارەسەری مشکیلەکە گەڕا و بە شێوازێکی گورجگۆڵتر و شێوازێکی ئاسان و شێوازێکی گونجا و شێوازێک کە بتوانێ وردە وردە ژیان پەرە پێ بداتەوە جاری کە ژیانی دەست پێ بکاتەوە هات کەڵێ ڕوبەڕووی بووەوە بۆیە ئێمەش ئەبێ یعنی دوودڵی و دوودڵی ڕومانتیە نەکا و بیر بکەینەوە کە لە قوڵایی کێشەکانی کێشەکانی ژیاندا لە قوڵایی کەڵێ مەشاکیل و ناڕەحەتی و قورسایەکانی ژیاندا ئێمە ئەتوانین ڕاپەڕین و دەتوانین پشتکەینە ئەو ناڕەحەتیانە بەو شێوازە سەرکەوین هەتاوکو ئەگەینە شوێنەکەی خۆمان هەتاگەینە ئامانج و هەتاگەینە چڵەپۆپە بەم یعنی ئەوە چیرۆکەکەیە لەم چیرۆکەوە ئێمە دەگەینە پێنج بنەمای سەرکەڵێ خۆشگوزەرانی پێنج بنەمای ئاڵتونی بۆ ئەوەی بتوانین لەگەڵ ژیانە ئەو ژیانێک کە ئێستا هەمومانی تیاژین بتوانین بە باشترین شێوە خزمەتی کۆمەلگا بکەین و بە باشترین شێوە خزمەتی خۆمان بکەین و کەسێک بین کە خۆشگوزەران بین دڵخۆش بین هەمیشە بزە لەسەر لێوانمان بێ چونکە ئەگەر بزە لەسەر لێوانمان بوو ئەوە ژیان لە زەت و تامی خۆی هەیە یەکەم بنەمای زەهبی یەکەم قاعدەی ئەوکەڵێ ئاڵتونی کە ضرورە ئێمە ئیشی تیا بکەین ئەویش ئەوەیە وا لە دڵت بکە دڵت وا لێ بکەرە کە هەمیشە دوور بێ خاڵی بێ ئەو کەڵێ دوورکەوێتەوە لە چی هەموو ڕخۆکینەیەکە دێتە ڕێمان ئێمە بە بەردەوامی لە ژیانە تەعامل لەگەڵ خەڵکاکەین لەگەڵ گەورە و بچووکاکەین لەگەڵ مناڵاکەین لەگەڵ دراوسیاکەین لەگەڵ قوتابیاکەین لەگەڵ مامۆساکەین لەگەڵ مدیر و خاوەنی کارگە و خاوەنی شوێنەکەم کەسابەتی ناوبازار ڕاکەین بۆیە ئەگەر ئێمە لەگەڵ ئەم هەموو خەڵکە کەوکۆ بووینەتەوە ڕق و کینەی هەر یەکێکیان لە سەدا یەک بکەینە دڵی خۆمانەوە ئەبینی دڵمان پڕەبێ و هەر مەژغوڵی چییە؟ مەژغوڵی ئەم ڕقوکینەیە لە بەرامبەرە دامانناوە لە بەرامبەر ئەو کەسانە دامانناوە کە لە ژیانە احتیکاکمان لەگەڵیانە هەیە کە لە ژیانمە تەعاملمانە لەگەڵانەیە و بەریەککەوتنمانەیە لەگەڵیانە چونکە تۆ کە کاتێ دەچیتە بازاریان دەچیتە قوتابخانە حتمما لەگەڵ کۆمەڵە کەسەکە تەعاملەکەی ئەم کۆمەڵە کەسە پێویست یانی ڕووبەڕووی یەکترەبنۆ قسە ئەوکەڵە قسەمان بەرامبەر یەک دێ یعنی هەموو ئەوانە بۆیە ئەگەر تێبینی بکەی یعنی پێویستە لەسەر کەسێک کە بێ ژیانی خۆش بێت دڵخۆش بێ بە شێوازێ لە شێوازەکانی باشتر بژی لە ئێستا پێویستە دڵی خاڵی بکاتەوە لە هەموو ڕقکرێک بەرامبەر هەر کەسەگەێت چونکە بۆ کاتێکە ئێمە دڵمان پڕێتی لە ڕق و کینە دڵمان پڕێتی لە وەکەڵێ حەقت بەرامبەر خەڵکی تر کاتێک کە دەخەین بیرمان تەنها لە لای ئەوە کاتێک کە نان دەخۆین بیرمان تەنها لە لای ئەو ڕقەیە چۆن بتوانین زەفەری پێبەرین چۆن بزوین بتوان حەقی ئەم حەقدەی لێ بکەینەوە چۆن بتوانین جاری وایە جاری وای خەڵکمان هێڵێ ئەو فلانەکەس ژیانی تێکداوام دەبێت ژیانی تێکدەمەوە فڵان عنی لە جیاتیەوە دابنیشێ پلان بۆ خۆشگوزەرانی خۆی دابنێ لە جیاتی ئەوە دانیشە تەختیت بۆ ئەوە دابنێ کەم ئایلەکەی بەرەو پێش بەرێ لە جیاتی ئەوە دا بنیشێ بیرکاتەوە لەوەی ئیبدا و داهێنانە بکە لە ژیانە بیرەکاتەوە چونکە ڕقیکایە چونکە دڵی پڕێتی لە ڕق بۆیە بەو شێوازە بیرەکاتەوە کە ئایا چۆن زەفەر بە ڕەفیقەکەی یاخود بەو شێ بەو کەسەی کە ئەم ڕقی لێتی بێنی کەواتە قاعدەی یەکەم بنەمای یەکەم بنەمای ئاڵتونی یەکەم کە پێویستە هەموومان بیکەین بە شیعار و تایتڵی بەرنامەی ژیانی خۆمان ئەویش ئەوەیە دڵمان خاڵی بکەینەوە لە چی لە هەموو ناڕح بەڵکو لە پێ لە مقابلە خۆشەویستی بچێنین چونکە بۆ کاتێکە ئێمە خۆشەویستی خەڵک لە ناخی خۆمان ناچین ڕق جێگەی نابێتەوە ئەمە معادەلەیەکە کاتێک کە ڕق نەبوو خۆشەویستی ڕێگەیەگرێتەوە خۆشەویستی ئارامی دانی دڵفراوانی مێشک ئیسراحەت بوون ژیان ئیسراحەت بوون ماڵ و مناڵ ئیسراحەت بوون خزم و کەسکار ئیسراحەت بوون ئەمانە هەمووی جێگەیەگرێتە بەڵام کاتێک کە حەقت یاخود کەراهیت هاتە ناو مێشکمانەوە ئەو کاتە بیر تەنها لە چیەکەینەوە لە دانانی پلانی تۆڵەسەندنەوەکەینەوە و گیانی تۆڵەسەندنەوە زاڵەوێ بەسەر هەموو مێشکمانەوە دەیەوێت بگاتە چی دەیە بگاتە ئامانجی تۆڵەسەندنەوە وەکو وتم لەوانەیە چەندین ساڵیش ئەمە بخیانێ و لەوانەیە تووشی خشتی خراپشکا چونکە بۆ هەموو شتێکی گەورە لە بچووکەکانەوە دەست پێکا شتە بچووکەکان گەورەکان دروستەکان دڵۆپە دڵۆپی بارانەکان زەریا و دەریاکان دروستەکەن ئەمانە ئەگەر دەر زەریا و دەریاکان وابێ کەواتە ئەکرێ ئێمە ڕۆژێ لە ڕۆژان کاتێک کە بە ڕقمان لە نەفرەکە لەوانەیە ئەنجامێکی خراپتری لێبێتەوە و دوور نییە ئەم ڕقد و حەقد و کەراهەتە لە مێشکی ئێمە لە دڵی ئێمایە وردە و دەبە هەموو ئازاکانی جسمانە بڵین بڵاو بێتەوە بە هەمان شێوە چۆن بە جسمی خۆمانە بڵاو بۆتۆ بە ئایلەکەشمانە بڵاو بێتەوە لەوانەیە بێتە هۆی چی بێتە هۆی کێشەی خێزانی بێتە هۆی کێشەی کێشەیە لە کێشەکانی ژیان کەواتە بنەمای یەکەمان ئەوەیە پێویستە ئێمە دڵمان خاڵی بکەینەوە لە هەموو ڕق و کینەیەک خاڵی دووەممان کە زۆر زۆر زەرورە ئەوش بنەمایەکی ئاڵتونی دووەمەکە لەو ژیانەوە یاکل لەو چیرۆکە وەری ئەگرین کە ئەوش ئەوەیە بیر یعنی عقلمان خاڵی بکەینەوە لە قەلق عقلمان خاڵی بکەینە لە دوو دڵی و ڕاڕایی چونکە گەربینە سەبەرچوی خۆمان یەعنی ئەگەر ئەوەش نەبێت بێینە بەرچاوی خۆمان بۆ کەراهیەتەکەش ئەگەر ئەسپەکە دابنیشتایە و بیری تەنها لە ڕق لێبوونەوە لە ئەنجامی ئیشەکانی جوتیارەکە بێ و ئەنجامی کارەکانی ئەم چەند ساڵە خزمەتیەکە ئەوە دا ئەنیش خۆی تیاچوو یعنی ئەبە دابنیشتایە بیری بکردایەتەوە دڵی پڕ بواە لە چی لە حەقت وردە و دەلوانێ باتە هۆی مردنی بە هەمان شێوە خۆی مرداربوونەوەی بە هەمان شێوە ئێستا کە دەڵین دڵت خاڵی بکەرەوە لە هەموو لە هەموو قەلەقی و دوو دڵێک چونکە قەلەقی نایڵێ هەنگاو نیت تۆ ناتوانانی هەنگاو بۆ ئەتەوێت سعی بکەیت ئەڵی کێڵەمێتەوە لاپەڕەیەکە دیاری کردووە لاپەڕەیەکە دیاری کردووە بیخوێنیتەوە لاپەڕێکی دیاری کردو سعی تیاکەی لاپەڕێکی دیاری کردو دوایی دوای مدەتێ نیوەی خوێندۆتۆ یا دە لاپەڕ دیاری کردووە لە پڕ ئەڵێکی ئەڵێ ئەوە لەوانەیە نێتەوە جا کێڵەمێتەوە ئەم لاپەڕ دێتەوە ئەو لاپەڕە نایەتەوە ئەوە مەسەلە بۆن و نەحتیمالی هەیە بەخوا لەوانێ مامۆسای انتحانمان نەکە هەر بۆ خۆشی وایوتە روتی بە یعنی قەزمێ لە دایرەکانی کەشا بە هەماژی لە ژیانی شا بە هەماشێ وایە جاری وایە شتێکی بەسی دەوانێ بۆن مونە بۆن منە چەندین جار فرسەت بەهۆی قەلەقیوە لە دەست دەرچووە چونکە فرسەتەکان دێن بەس تۆ جاریوە مەسەلە بۆن منە ئەمڕۆ پارەی باشتێ پارەیە کتێ بەقەدەر ئەوەی کە کاسپێکی پێ بکەیت کەسابەتێکی پێ بکەیت بەڵام سبینێ چیتە دەرەوە ئەتەوێ بۆن منە خانیوە بکڕی سیارێ بکڕی بەڵام بیرەکەیتەوە لەوانەیە دنیا وەزع ئارام نەبێت دنیا بە شێوازێ لە شێوازەکان قابلی گۆڕانکاریە ئیحتیمالیە دۆرار دابەزێ ئیحتیمالیە پارە نەمێنێ ئیحتیمالیە باڵ وەک ئەوانە هەمووی بێنە پێش چاوی خۆت بۆیە ئەم ئەمانەی کە هێناتە بەر چاوی خۆت قەلەق واد لێ کاتە کە چی بکەی کە زەرەرکەی بۆیە دواییە ئەنجامی ئەم زەرەرە ئەوەی جارێک کە تەسیرە کاتە سەر مێشک و بیرکردنەوەی تۆ ووا کاتە جارێک کە هەمیشە چی بکەیت دائیمەن لە دڵە ڕاوکیابی و دائیمەن خەفەت بۆ چیش خۆی خەفەت بۆ فرسەتە لە دەستچوەکان خۆی کە لە پێشترا بینوتە کەواتە قاعدەی دووەم بنەمای دووەم بنەمای ئاڵتونی دووەممان کە لە چیرۆکی ئەسپەکەەوە وەرەگرین کە ئەویش ئەوەی ئەگەر ئەو بەهاتایە دابنیشتایە لەسەر ئەوەی کە لەوانەیە مەسەلە بۆ نمونە لە ناو بیرەکە بمایەتەوە بیوتە احتیممالی هەیە هەر تەنها کۆمەڵە شتی خاشاکە ئێخەنە ناوی تر بشکیلە نییە نا لەوانەیە هەربیێن لەوانەیە مەسەلە بۆن نا یا مەسەلە بۆ نۆکییاڵە من ناچمە سەرەوە وردە وردە ناچمە سەر لەسەرەوە نام کوژە جارێکیکە یا مردا مەسەلەها لە ناوم نابچکە ئەو بڕیاری لە ناوبردننی منی داوە ئایا لەسەر زەوی بم یا لە ناو زەیە مهمە بڕیاری منی داوە بۆیە ئەم بیری لەوە نەکردەوە کە قەلەک و دڵە ڕاوکە ڕووی تێ بکە بەڵکو گەشتە کوێ گەشتەوە سەر ڕووی زەوی و جاری کە دەستی کردەوە بە ژیان و ئەکرێ بڵێن شەرمەزاری مایەوە بۆ کێ بایەوە بۆ جوتیارەکە چونکە بۆ ئەم چەند ساڵە ڕەفیقێتی ڕەفیقی شەو ڕۆژی بۆ ڕەفیقی داستانەکانی پەیداکردنی ڕسق و ڕۆزی بووە بۆ یە کاتێک کە دەیبینیت بەو شێوازێ ناچارە چیەکە ناچار لەوانێ تعامل لەگەڵەکەەوە جاری کە بیرەکاتەوە کە ئەم ئەم ئەسپە جاری کە بەکار بێن هۆ جاری کە خزمەتی بکەوە چونکە بە عقل و سەلیقەی خۆی توانی خۆی ڕزگارکە لە ناو بیرێکی زۆر قوڵە بنەمای سێهم کە هەمانە ئێمە هەمومان لە ژیانا دەژین و ئەم ژیانە خۆش بێ ناخۆش بێ مەسیری ژیان وردە وردە بەرەو کوێڕا بەرەو پێشەوە ڕا قەت ژیان بەرەوداوا ناگەڕێتەوە بۆیە ئێمە مادەم ژیان بەری درێژە مادەم ژیان بەری دوورەوەکو کوردەواری خۆمانەڵین بۆیە وا باشترە ژیان بە سادەی بەرینە سەر بۆچی ژیان بە سادەی بەرینە سەر ئەگەر لە ژیانە شتێکمان ئاڵۆز کرد ئەوە بەرهەمەکەی خراپ دوایی لەوانەیە پێمان پێمان وەکەڵێ تەرتیب نەبێت یا پێمان چارەسەر نەبێت بۆیە دەبین جاری وا هەیە ینی مشکلەیەگەیە جەنابەت ڕقل لە لە چارەسەرکردنەکەیت یا مەسە لە بۆ نمونە بۆیە کابرا لە جاتیا بێت چارەسەریکە ئالۆز یەکە وەکو کوردواری خۆشمانەڵێ ئالۆزکردن یعلی لێڵکردن کوردواری دەڵێ بەردێ نەزان بیخاتە ئاوەوە بە هەزار زانا یا بە سەد زانا دەرنایەتە کەواتە کاتێک کە نەزانێک غەڵەتێکەکە کاتێک کە نەزانێ کێشە و مەشاکیلێ ئاڵۆز دەکا کاتێک کە نەزانێ کڵێ قەلەقی ڕووی تێکاتەوە بێتە هۆی سەر لە شێوانی ئایلێک ئەو کاتە بە کۆمەڵە کەسی تر ناتوانێت چی بکە ناتوانێت بێنێتە دی بۆیە ئەگەر بە ژیانێکی سادە بڕۆی بەڕێ ژیانت هەتا حەسکی سادە بێ ئەو کاتە لە زەد لە ژیانە بینی بەڵام گەر ئاڵۆزت کرد هەتاوەکو ژیانت خۆشتر بێ بەرەو ئاڵۆزی ترەڕا و ناتوانانی چی بکەی ناتانی کەڵە ژیان بە کوورە بە قورسیش مەگرە چونکە بۆ نەفەری وامان هەیە ئەچێتە ژێرباری هەموو کێشەکانی کێشە و مەشاکیلەکانی ژیان یان مەسە لە بۆن منە ئیشێک هەیە بۆ بارێکەیە ئەم بارە یاخۆ بڵێن فەردەیەگەیە ئەگەر بە قورسی هەڵگر لەوانە بێتە هۆی یانی نوقسانی جسمت بەڵام ئەگەر بە سووکی هەڵیگری یا مەسەلە بۆن مونە پارچە پارچەی کە یاخۆت مەسەلە بۆن مونە مدەتێ بڕۆی مدەتێ داینیتەوە ئەمانە وردە وردە ینی ئاڵۆزی مەکە بۆی زووتر گەمە شوێنی خۆم مەسەلە بۆن مونە وام لێ بێعن کێشەیە دێتە بەردەست ناڵی کەس حەلیگە ناڵی کەس دەستکاریکە ناڵی کەس مەسەلە بە تەدەخلی بکە بۆیە ئەبینی چونکە بۆ هەندێک کێشەمانەیە بێ لە کاتی خۆی حەلکرێت ینی هەندێک کێشەمان هەیە لە کاتی خۆیان حەلینەکەی مەفروز ئەوەی من بیگەیەنمە کوێ بیگەیەنمە نەخۆشخانە جا قەزمیان یە هەندێ بڕیار هەیە بڕیاری سەریعە کە دەبێت لە کاتی خۆیان بدرێ هەندێ بڕیارژێ طبیعە ئەگەر مەسەلە بۆ نە ساڵی کەش بیدەین بۆ یعنی ئەکرێ دوای خێن بۆیە ژیان بە سادەیی بەرەسەرەوە یەعنی زۆر جار ئەمە لە خولە ڕاهێنانەکانمانە ئەهێنینەوە کە ئەڵین سفرە هەتاوەک و سادە بێ خۆشترە لەوەی کە قەرەباڵغ بێ چونکە کە قەرەباڵغ بوو واتە سەر سفرەکان لە جیاتی دوو خواردن سێ خواردن پنج خواردنی تیاوتۆ ئەو کاتە حەزەکانت دابەشە بێ بەسەر واتە هەر خواردنێ لە سەدا دوی بەرەکەوێ هەر لە زەتێ لە سەدا دوی بەرەکەوێ بەڵام کاتێک کە سێ دانێ چوار دانێ ئەو کاتە هەر خواردنێ لە زەتێ حەزێ ڕغبەتێ بۆ خواردنە یاخود ئەوەی کە تۆ هەتا حەت لە سەدا بستێنجی بەرەکەی هەندێک جار خواردنی سەر سفرە ئەوەندە زۆرە ئینسان نازانێت دەستی بۆ کامیان بەرێت یاخود لە هەندێکیا مەحرومە بێ لە خواردکە معیدەی ئینسان طبیعەتی چییە طبیعەتێک وکڵێ معیدەی سنووردارە بۆیە ناکرێت سوادە لە هەر هەمووی بکە بەڵام ئەگەر سادە و ساکار بێ بەڵام ئەگەر وەکەڵێ بەو شێوازە بژیت کە کۆمەلگا داوات لێکا زۆر قورسی نەکەی لە سەرخەو زۆر قورسی نەکەی لە لە حتا لەسەر دراوسێ جاروێ شتەکە مەسەلە بۆن منە ینی شتێکی بەسی لە ماڵەکە تا ڕوویاوە شتێکی بەسی لە گەڕەکەکە تا ڕوویداوە تۆ لە جیاتیابی سادە و ساکار ئاسانیکەی لەوانەیە برجا کێ ئەڵێ وەڵامە سەری مناڵەکە شکاوە کێڵێم سەری مناڵ دوای نابێ بە سەرەتان یا ناوێ بە گری فلانەشن یا ناوێ بە وەدەی دەیدەی وەڵاوە ڕفیقێکی من ئاوەها بوو سەری شکا دەستکاریان نەکریا مەسە چون نەفرەکەیان عفو کرد وڵا مەسە مناڵەکەیان عفو کرد یاریان کردو لە کۆڵانە عفویان کرد لا پاش مدەتە ئەم مناڵە تووشی نەخۆشیی زۆر خراپ بوو کاکە تۆ لە جاتیەوە کێشەکە حەلکەی نەک کێشەکە ئاڵۆسکەی بە هەمان شێوە وەکوتم مەحاڵی ئەوە کە هەمیشە لە ژیانە بە سادەی وەساکاری بژی خاڵێکی ترکە ضرورە بیکەین بە بنەمای سەرەکەکانی ژیانی خۆمان و یەکێکی ترە لە بنەما و یاسا و ڕێسا ئاڵتونەکان کە یاسای چوار هەمە یاخود بنەمای چوارەمە ئەویش ئەوەیە مححاولەکە ئەوە کەڵێ زۆرتر ببەخشە واتە بەردەوام بە لە زۆر بەخشین واتە هەوڵ بدە هەرچیەکت دەست کەوت مەحاولەکە بەشی خەڵکی لێ بدە واتە هەم لە علما بێت یاخود لە وەکەڵە لە پارا بێ حتا لە خۆش لە قسەی خۆشیشا بێ ئەکرێت تۆشی بکەی ئەکرێت تۆ بەشی خۆت ببەخشی چونکە بۆ بەخشین ئەبێتە هۆی ئاسوودەی دڵ و دەروون تۆ بێنە بەرچوی خۆت کاس کاتێکە محتاجێک دێتە بەردەستت ئایا محتاجی علم بێ محتاجی مادی بێ معنەوی بێ یاخود بۆ کۆڵێ مادی بێ سەیری دەموچاوی ئەو نەفەر کە بزانە ئەو عەتایەی کە تۆی پێ ئەبخ پێ ئەکە ئەو بەخشینەی کە تۆ ئەیدەیتێ چەنێ تەئسیری لەسەر دڵ و دەروونی هەیە چەنێ تەئسیرکە بۆ هەموو دەروون هەموو تەئسیرەکان کە تەئسیرەکان لە ئەوکەڵێ لە ناخ بە دەموچاوەوە دیارە بۆیە کاتێک کە تۆ نەفەرێک ئەبینی کێشە و مەشاکلێکی هەیە یاکەڵێ مشکلەیەکی هەیە دەیبینی چیەکەی دەمە دەموچاوەوە دیارە یەعنی ڕاگرتنی هەست و سۆزی ئەو نەفرە ئەبێتە پاراستنی هۆ ئەبێتە هۆی پاراستنی کەسایەتی ئەو کەسە کە کاتێک کەسایەتیە پارێزی لە ناو مشتەما ئەکرێ جاری وایە عتاب عتا بەخشینەکەمان لە ئامۆژگاریا بێت نەفرێک کە دێتە بەردەست نەفرێت کە دێتە بەردەست وەکەڵەیە بۆ ئەوی بزانیت چەندێک یان چەندێک تەسیری لەسەر کردووە ئەبینی سیرەکەی دێتە یەعنی هەم هاتۆتۆ عەتاب بەخشێ لە ژیانا مرۆڤ هەتاوەکو دەمرێ پێویستە ببەخشێ ئیتر لە چیا بەخشێ موهیم ئەوەیە لە علما بێ گوتم لە زانیە لە پارا بێ لە ناحی معنەویا بێ کە ئێمە هەمومان جاری وە هەیە قسەیەکی خی ئەی پیاسە نافەرمێ کەلیمە خیری صدقە یا مەسە لە تەبەسم و کەفی وەجی ئەخیکە صدقە یا مەسە هەموو ئەوانە چین شتی بەسیتن بەڵام تەسیری معنەوی لە مادەکە بەهێسترە کەواتە بەخشینەکان زۆر بەخشین قاعدەیەکی چوارهەمە و کەڵێ مەحاڵە کە بە بەردەوامی زۆر ببەخشە هەتاکو قاعدەی چوارهەم بکەین بە قاعدەیەکی عملی و ڕۆژانە ئیشیش پێ بکەین. قاعدەی پێنجەم و کۆتایی ئەوەیە کە ئێمە هەمیشە پرۆژەمان هەیە هەمیشە کاروکردەوەمان هەیە هەمیشە امتحانەکانی ڕۆژانەمان هەیە ئینتحانەکانی ناوماڵمان هەیە ئینتحانەکانی بەعنی تەعاملکردن لەگەڵ خەڵکە ئەمانەمان هەیە پڕۆژەیە لە پڕۆژەکانمان کە ئیشی لەسەرەکەین هەمیشە لە خەیاڵی ئێمە کۆمەڵێ خەیاڵمان هەیە کە ئەنجامەکەی چۆنە بۆ یەک تۆ جارێک مەسەلە بۆن منەڕۆی پرۆژێ جەبەجیەکەی ئەم پرۆژێک نابێت چاوەڕێی ئەوە بکەی ژیان بێکجاری یەکسەر بگۆڕێ ڕاستە لەوانەیە بەدەستێنانی فرسەتێ لە ژیانە ببێتە هۆی تەحویل یاخود گۆڕانکاریان بێتە نقطەی خاڵی وەرچەرخان لە ژیانی تۆ لە باری کۆ بۆ بارێکی تر بەڵام ئەبێ ئەم قاعدەیە بەکاربێنی کە قاعدەی ئەوەیە کە تەوەقعی ئەوە بکە کە کەم بەدەست بێنیت کاتێ تۆ دەڕۆی کاسپیەکەکەی یا هەر کاس فەبەن هەموو ژیانی ئێمە بریتە لە کاسبی چ عیبادت بکەین و چی بخوێنین یا ماڵ و وەکەڵێ حاڵ دروستکە ئەمە بەشێکە لە وەکەڵێ هەر کەسابەتە مهمە بەدەستێنانە کەواتە بەدەست هێنان ئەکرێت لە مادیا بێ و گوتمان لە معنێویا بێ کاتێک کە دۆت دادنەوە چونکە بۆ ئەگەر ئەو نەتیجەی نەدا بەدەستەوە ئەو کاتە تۆ کۆمەڵێ مەشاکیلی تر ڕوتێکە مەسە لە بۆن مونە تۆ سعید کردووە بە حسابی خۆت چویتە تە ئیمتحانەوە هاتوویتە تە دەرەوە نەتیجە و پرسیارەکان بەدەست تۆیە ئەزانی چی جواب داواتەوە بۆ یە کە دەیتە دەرەوە ئەگەر وتت بۆن منە بۆن منە ئەگەر وتت ئەوە نەوەت دێنم نەوەت دێنا دیارە واستە لە بەردەستە بەس کاتێک کە دەیتەوە بە ماڵەوە یا ئەگەیتە ڕەفقەکانە یا ئەگەیتە لای خەڵگەڵی کاکە مەسەلە بۆن منە ئەوە من نەوەدم هێناوە بۆ یە کاتێک کە دەڵێن نەوەدمێناوە دوای نەتیجەکە ئەگەر کەم بێ پ بێ چل بێ یعنی کەمتر بێ بۆیە ئەمە لەوانە بێتە هۆی شکست و لەوانە بێتە هۆی نەکسەیە بۆ تۆ بۆ داحی دەرونی تۆ چونکە بۆ هەمیشە مححاالەکە بۆیە ئەگەر بەڵام ئەگەر وا دانا نەتیجەکەت زۆر کەمە نەتیجەکەت مەسەلە بۆن لە سەدا شەست دێنی ئەگەر لە سەدا هەفتاد بێنا ناحی معنەویت بەزەبێتەوە بەس ئەگەر لە سەدا سی دێنا بۆ هەر پرۆژەیەکی کەش لە ژیانی خۆمانە وایە کاتێک کە پرۆژەیەکی توجاری اختیارەکەین ئێمە دامان ناوە مەسەلە بۆ نمونە پرۆژەکەمان بایی دە دەفتەرە دامانناوە کە کەوتە کار ڕۆژانە بەلایەنیکەوە پنجاوەڕقی هەبێ کاتێک کە لە بیدایەتەوە دەست پێەکەین هەندێک پرۆژە هەیە لە بیدایەتا زەرەکە هەتا ئەناسری تۆگە چاوەڕێکە یەکە مانگ پەنجاوەرەقەت دەستکەوێت احتیممالی هەیە تەنها کڵێ موچەی فەرمانبەرانی نا ئەو کۆمپانیای خۆتی بۆ دەستکەوێتەوە بۆیە ناکرێت چاوەڕێ ئەو بکەیت دوو ماڵ و سێمان عنی چاوەڕێ ئەوە مەکەکە نەتیجەیەکی بەرز بەدەست بێنی بۆیە ئەکرێ ئێمە ئەم قاعدەی پێنجەمە قاعدەیەکی زەهبیە چاوەڕێ ئەو بکەین یعنی چۆن جوتیارەکە جوتیارەکە چاوەڕێی ئەوەی نەکرد کە مەسەلە بۆنمونە ئەم ئەسپە وردە وردە وای لێ دێت لەوانەیە بمرێ لەوانەیە لە ناوچێ هەر لەوێ لە ناوچێ باشترە بانەیەنم لێرە خزمەت کەم جارێکە لەوانەیە نتوانێت ئیشم بۆ بکە بەڵام جارێکی کە ئەسپەکە هاتەوە چونکە بۆ ئەم تەوقعی کردبوو کە شتێکی باشتری دەستکەوێ لە جیاتی ئەوە دەجیاتی ئەسپەکۆنەکە دووقات و سێقات و هێند چوارقات چی بکە ئیشی بۆکە بەڵام کاتێک کە دەبینێت وەزعەکە وانە بۆیە بڕیاری خراپ ئەدا کە لە ناوبردنی چییە لە ناوبردنی ئەسپەکەی کەواتە هەر شتێ لەم کەونا کە خی گەورە دروستی کردووە بۆ ئەوە درستی بۆ ئامانجە دروست کردووە و بۆ ئیش و کار و کردەوەی درستی کردووە بۆیە ئێمە وەک مرۆڤ وعی بابدە دروستکراین خەڵکانێکی تر یاخود مەخلوقاتێکی تر کە لە کەونا هەیە هەموو ئەوانە پێداویستین و پرۆژن لەم کەونا دروست بوون و دەماگەێنت داکەڵێ ئیش کردن لەسەر ئەمانە بە هەموومانەوە بە هەموو حواسەکانی مرۆڤە بە هەموو پێگەێنەرەکانی ئەم کەونەوە هەمومان بەرەو ئامانجێک ئەڕۆین کە ئامانجی ڕازیکردنی خی گەورەیە هەمومان بەرەو ئامانجێک دەڕۆین کە ئامانجی ئاوادانکردنەوەی سەرزەوێ کەواتە ئەم پێنج قاعدەیە ئەم پێنج بنەما سەرەکیە کە باسمان کرد دەبێ ئێمە لەو چیرۆکەوە وەریگرین کە لە کۆتایی عنی ئەوەی کە کۆتاییە و ملەخەسی شتەکەی ئێمە ئەو پێنج هەر شتێک لە ژیانی خۆمانەکە دەری دەبرین یادای دەنی یادەیکەی بە پرۆژە ئەگەر لە بواری عملیە تطببیقی نەکەی ئەو قاعدانش کە ئێستا ئێمە ئەو پێنجە باسمان کرد ئەگەر نەیخێنە بواری عملیەوە مەسەلە بۆن منە ئێمە ئەڵین باڕق دڵ دڵمان ڕقیتیانەوێ بەڵام کاتێک کاچینە بازار نەفرێ خراپەیە کا بەردەستمان پڕی جسم بەڵێ ڕق و مێشک و دڵمان بێ لە لە ڕق ئەو کاتە ئێمە کەواتە شتەکە بە عکسی ئەوە جوڵاوینتە کە قاعدەی ئیشی لەسەرەکەین بۆیە نەتیجەکەیش بە عکسۆیە کاتێک کە تۆ سعی ناکەی نەتیجەکەی عکسی ئەمێ ئەکەوی بەڵام کاتێ باش سعیەکەی ئیشەکەی نەتیجەکەی بەلایانی کەمە مرتاحی دڵ و دەرونی خۆتە بۆیە حتا ئەگەر بیشکەوی لە کاتی ئەوەی کە زۆر زۆر سعید کردو بەڵام مهمە هاتیتە تۆ بۆ ماڵۆن نەتیجەکەی ئەمەیە کە تۆ شەو ئەکرێ لە تەنفیسکردنی یاخود جەبەجەکردنی سعیکردنەکان خەلەلێگە بووە بەڵام مرتاحی لەسەر ئەوەی ماندوو بووی لە پێناوی چیە لە پێناوی ئامانجەکە بۆیە ئەبێ ئێمەش ئەمانەی خۆمان کە باسی ئەەکەین هەمووی ڕاستە هەمووی لە خەیاڵایە هەمووی خەیاڵە و لە مشکی خۆمانە دەمێنێتەوە بەڵام ئەگەر بێت و بیخێنە بواری عمل و بیگۆڕین بیکەمە نقطەی تحول لە ژیانی خۆمانە مەسەلە قەلقی ڕوومان تێنەکە چونکە یعنی وەکو لەەکە شاوت لە باسەکەش ئاوتم کاتێ قەلەقی ڕوت تێکا هەموو مێشک دەوەسێ ناتوانێ ئیبداعکە ناتوانێ بۆ پێشە بڕە کاتێک کە دڵ ڕاوکە ڕوت تێکا کاتێ مەسەلا تەوەقعی نەتیجەیەکی گەورەترەکەی نەتیجەکەی کەمە ئەمانە ئەبێتە هۆی چی ئەبێتە هۆی داڕوخانی تۆجاری کە بەرەو دواوە نەک بەرەو پێشەوە بڕیکەواتە ئەم بنەمایانە ئەگەر لە ژیانی ڕۆژانەی خۆمانە و نەیگۆڕین جەبەجێ نەکەین و نەیگۆڕین بۆ کردەوە و کار و فعل و لە واقع بەرجەستەی نەکەین ئەوە ئەبێتە خەیاڵەک و وردەوردە بەرە و لە ناوچوون و بەرە و لەبیر چوونەوە دەچن. بیسەرانی خۆشەویست بم کە بەم شێوەیە هاتینە کۆتایی بەرنامی ئەم جارشمان تایبەت بە بەرنمەکانی پەرەپێدانی مرۆیی لە زنجیرە بابەتەکانی چیرۆکی سەرکەوتن تاوەکو بەرنامەیەکی تر بەخوای گەورەتان ئەستێرم خواتان